لا یومنون به وقد خلت سنة الاولین. خستومانەتە دڵیانەوە کە ئیمان نەهێنن، بەڕاستیش کرداری خودا لەناو کافرە پێشووەکاندا تێپەڕی کردووە کە بیخاتە دڵیانەوە ئیمان نەهێنن، بەڕاستی ئێمە بەوانەتان ئەزانین لە پێشا ئەمرن و کە لە پێشدا لە دایک ئەبن و بەوانەیشتان کە دواتر لە دایک ئەبن و دواتر ئەمرن یا ئێمە بە ئەحواڵی ئەوانەی لە پێش ئێوە بوون و ئەوانەی لە پاش ئێوە دێن ئەزانین. وَإِنَّ رَبَّکَ هُوَ یَحْشُرُهُمْ إِنَّهُ حَکِیمٌ عَلِیمٌ. بەڕاستی ئادەمیزادمان لە قوڕێکی وشک دروست کردووە کە دەستی لێ بدەی دەنگی لێوە دێ، ئەو قوڕەیش لە قوڕێکی ڕەشی ڕەنگ گۆڕاوی لە قاڵب دراوە. والجان خلقناه من قبل من نار السموم. جنیشمان پێش ئینسان لە ئاگرێکی زۆر گەرم دروست کرد. بە شەو ماڵ و مناڵی خۆت بڕەوێنە با شەوی بمێنێ بڕۆن و خۆیشت بکەوەرە دوایان و بیانجوڵێنە با دەست و بر بکەن بڕۆن و دوانەکەون با کەستان لانەکاتەوە بۆ دواوە نەوەک سزا کە ئەویش بگرێتەوە بڕۆن بۆ ئەو شوێنەی ئەمرتان پێ ئەکرێ بۆی بڕۆن. وجاء أهل المدينة يستبشرون ئەهلی شارەکەی قەومی لوط کە لە هاتنی میوانەکانی لوط ئاگەدار بوون هاتن بە یەکدا و لە خۆشی هاتنی ئەو مەئمورانە مژدەیان بە یەک ئەدا تەماعیان تێ کردبوون و ئەیانویست ئەو کارە بەدەی کردبوویان بە عادەت لەگەڵ میوانی نێرینەیان ئەکرد لەگەڵ ئەوانیشی بکەن. هەر وەکو سزامان ناردە سەر ئەوانەی ڕێگاکانی مەککەیان لە ڕۆژانی حەجدا ئەگرت و نەیان ئەهێشت خەڵک بێن موسڵمان ببن. الذین جعلوا القرآن عضین. ئەوانەی ئیمانیان بە هەندێ لە قورئان هەیە ئەوەی کە موافقی تەورات بێ و ئیمانیان بە هەندێکی نییە کە موخالیفیەتی، وَاعْبُدْ رَبَّکَ حَتَّى یَأْتِیَکَ الْیَقِینُ. تا مردنیشت بۆ دێ خودای پەروردگاری خۆت بپەرستە. عوسمانی کوڕی عەفان ڕەزاو ڕەحمەتی خوای لەسەر بێ لە پێغەمبەرەوە دەگێڕێتەوە سەڵات و سەلامی خوای لەسەر بێ کە فەرموویەتی، باشترین کەستان ئەو کەسەیە کە خۆی فێری قورئان دەبێ و خەڵکی تریش فێری قورئان دەکات. خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس قورئانی پیرۆز بە دەنگی مەحمود خەلیل ئەلحوسەری خوێندنەوەی فەضائیل و شکۆی سورەتەکان مامۆستا بەکر حەمە سدیق خوێندنەوەی تەفسیر فاتح شێخ محمد سەمیع مافی کۆپیکردن و پەخشکردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.